کواسە ئاو و هەوای دەوروبەر تا ڕاددەیەک بە بەفرەکە وێرا بوو لێرە و لەوێ پەڵەپەڵەی ڕەشی تێخست بوو لە دوور لە بانچیاکان شاخەکان زورگەکان وەکو خاڵخاڵی ڕەش دەدیترا بەفری قەت بەڕۆزکەکان تیشکی خۆردەی تاواندەوە وەکو زیو لە شوێنە ڕەشاتیەکان دەبریسکایەوە و ڕێچکەی بەرەو خوار برد بوو تێکەڵی ئاوی تر دەبوو سەیری هەر شی و کەندڕێکت بکردایە ئاوی پێدا دەڕۆیشت ئاوی گەلێ شوێن تەقی بۆ و زیادی کرد بوو خدە شوان مەراق و خەمی بزنە شامی لە دڵ دەرنەدەچوو ڕق و چینە و تووڕەییەکی گەورەشی لە ڕووبارەکە هەڵگرت بوو کە بوو بۆ سەرێ سەبەبان و وەکو جەندرمەی عوسمانلی ڕێی پێگرت و نەیهێشت پێی بگاتەوە لە داخان لە دەستی بهاتایە ڕێی پێدەگۆڕی و بۆ بابل بابی عاقلی دەکرد دەڵێن خەم دێ خەم لە بیر دەبە لەوەتەی هەواڵی بێسەر و شوێنبوونی دڵگەشیان پێداوە خەمی شامی لە بیر بردەوە یان هەردووچان لی قەبەتر کردەوە لە دڵی خۆیدا دەیگوت خدا سەبووری دایک و باوک و کەس و کاری بدە بزنە شامی لە هەناویشمەوە نییە ئەوەندەم سولەتی ئەدی کەس و کاری دڵگەش دەبێت چەندیان خەم بێ بزن لە چێ و پیاو لە چێ جار جار بەبێ دەسەڵاتی خدا هەردوو خەم لە هەناویدا وەکو مار تێک دە ئالان و ئاوێتە یەکتر دەبوون و هێندەی تر سەریان لێ دەشێوان لەوەتەی بزنە شامەکە لە ناو مێگەلەکە نەماوە کە چاوی بەسەردا دەجێڕا سەرناس و پسپۆڕ کەلێنەکەی وەکو کەلۆسبوونی ددانی پێشەوە زەق و دیارە و شوێنەکەی لە ناو مێگەلەکە بۆش و چۆڵ دیارە. لەوەتەی خەمەکەشی لێ بووە بەدووان، چاوەکانی داناکەسێن و دوور و نزیک هەر بە ئاقارێدا دەیگێڕا. ئالیکی بە ناو ئاخوڕەکان پەر دەکرد و مێگەلی بە سەروە کرد و بە دیاریانەوە وەستا و دیقەتی دانێ. کەلێنی بزنە شامییەکە دیسان کەوتە پێش چاوی. خزمەتکردنی ڕۆژانی ناو مێگەلی لەبەرچاودا زەق و دیار بوو. ڕۆژان و شەوانی سارد و جلی لەسەر پشتی قایم دەکرد. بۆ ئەوەی گوانەکانی ئەزیەت نەخۆن و دڕک و دار برینداری نەکا و دانەچۆڕێن و گوانەکانی دەخستە ناو کیفێک و لەسەر پشتی گرێی دەدا لەپکەیەکی شینی چاوزاریشی کرد بۆ ملی کێت کەوتە کەوڵی و ئۆقرە و حەوانەوەی لێبڕا و بەرەو ئەشکەوتی مرازان هەیپەی لێکرد لە خان و لە حەوشە و ماڵان کەوتە ترازە لەوەتەی خودا خودایە ئاسمانانی دروست کردووە بێ کۆڵەگە ڕایگرتووە و بە خۆر و مانگ و ئەستێران ڕازاندوویەتیەوە، ڕەجمی شەیتانانیشی پێ دەکا، عاردیشی ڕاخستووە و دروست کردووە، چیا، شاخ، زورگ، دۆڵ، نەرمان، بەردەڵان، هەوراز، نشێو، دەشت، بەرد، زیخ، ئاسن، زێڕ، زیو، مس، قوڕقوشم، خۆڵ، تۆز، با، ئاو، شەو، ڕۆژ، هەفتە، مانگ، ساڵ، وەرز، سەوزایی و وشکایی تێ خستووە. خودا. ئەمری بە حەزرەتی نوح کرد کەشتیەک دروست بکە چونکە تۆفانێک هەڵدەستێنێ ئەوەی باوڕت پێنەکا دەیخنچێنم و دەیفوتێنم ئەوەشی کە باوڕی بەخواکەت و بە تۆی هەیە لەگەڵ هەموو گیانلەبەرێک نێر و مێیەکی لەسەر ڕووی ئاردێنە ناو و هەڵیگرە کە خوددا ئەمری فەرموو ئاو نیشتەوە و کەشتی حەزرەتی نوحیش لەسەر چیای جودی خاچی کوردان گیرسایەوە و شەرەفی بەو خاکەدا کە ببێتە دووەم لانچی بەردەوامی ئادەمیان ئەوسا ئادەمیزاد گیانلەبەر، پەلەوەر، زیندەوەر، باڵندە و خشۆک، مار و ماسی تێداناوە. هەمووشی لە ژێر دەسەڵاتی خۆی داناوە، لە ئەزەلیشەوە ئەشکەوتەکەی لەناو ئەو چیایەدا دروست کردووە و جێگەی بۆ خۆش کردووە، وەکو هەموو شتەکانی تری خەڵاتی خەڵک و ناوچەکەی کردووە، لەوەتەی خودا خودایە ئەو هەر گەورەیە و ئادەمیان بەندەنە و دەرچی ئەشکەوتەی ڕوو لە دنیایە. ئەشکەوتەکە بە دامێنی ڕێزە چیای بەرانبەری گوندەکەیان خۆی هەڵپەساردبوو کە لە نەورایی گوند بەسەر دەکەوتی یەکسەر ئەشکەوتی مرازان دەکەوتە پێش چاوان. ئەشکەوتەکە دۆستی چاک و خراپ، خەڵکی ناوچەکە و غەوارەش بووە. بە بێ جیاوازی پێکردن هاریکاری هەموویانی دەکرد. لە ڕۆژانی خۆشی و ناخۆشیدا دەرکە و هەناوی بۆ خستبوونە سەر پشت. ئەوی ئاگریشی لەسەر پشت و نێو هەناویشیدا کردبۆوە بە خۆوەی دەگرت و چاوی لێ زەق نەدەکردەوە. خۆی لێ زویر و. نەبان و نەناس نەدەکرد ئەشقیا و پیاو چاک و پیاوکوژ و دز و جەردە و ڕێبوار و ڕاوچی هەناوی ئەشکەوتە مرازیان ڕەش و دوو کەڵاوی کردبوو هەواریان لێ دەخست و لی دەحەوانەوە هێلانە و ماڵ و کولانە و کون کە لەبەر تلیشی پەناو پەسیوی شوێنی کۆتر و چێشکە و سۆفیقیتە و سوێسکە و هەوێردە و شەمشەمە کوێر و مار و مێرو و دووپشک و بزن مشک و پیس پیسۆک و قون قونۆک و قالۆنچە و داپیرۆچکە و جاڵجاڵۆکە و پند و چێچ و ئەسپێ و باڵندە و مێرووی تر و مشک و مێشوولە و سیخوڕ و گورگ و تورگ و ڕێوی و چەقەڵ کەمتیاری هین بە نرخ و گران بەراز کار و بزنە شامی کەڵەکێوی و ئاژەڵی تر بووە خێر و بێری بۆ هەمووان بووە مردوویەکی کردەوە زیندوو بووە کابرای شاری هەرچەند ساڵێ جارێک بە سەدان فەردە جیقنەی شەمشەمە کوێر و باڵندەکانی تری لێ هەڵدەگرت و بەرەو شار دەیبرد و بەدوایدا قسەیان هەڵدەبەستی مەیل مەیلیان لێدەدا دەرچی ئەشکەوتێ بەرینیەکەی پێنج هەنگاو بوو پانتاییەکەی لە ژوورێدا لە زیادی دەدا و سەنتەری هەناوی پتر بەم لاو بەولادا چوو بوو درێژیەکەشی سێ هەنگاوێک دەبوو سەدان هەزاران شەمشەمە کوێر و کۆترە شینکە و خەرتەڵ و چێشکە و باڵداری تر هێلانە و هەواریان لێ کردبوو ماڵە کێوی چەندەها دڕندە حەیوانی کێوی بووە خانە خوێ و دایکێکی دڵسۆز و دلۆڤان بۆ ئاژەڵ و ئادەمیان و باڵندە و پەلەوەری ناوچەکە و ڕێبوارانی ڕێی هات و نەهات بوو خەڵکی دەڤەرەکە ئەشکەوتە مراز نەیان دەزانی سەرسەدەی ئەو ناولێنانە لە کوێوە پەیدا بووە کێ بووە ئەو کەسەی یەکەمین جار ئەو ناوەی هەڵبژاردووە و ناوزەدی کردووە، وەلێ ئەوەی زانراوە ناوەکە دەم بە دەم و پشت بە پشت، وەچە بە وەچە، سەدە بە سەدە هاتووە و خەڵکەکەش ناوەکەیان بە پیرۆز زانیوە و لە گۆڕین و داتاشین و لەبیرچونەوە پاراستویانە. زۆر حەکایەت و چیڕۆک بۆ ئەو ناولێنانە گوتراوە و پشت بە پشت هاتووە و گێڕدراوەتەوە. گەلێکی زار بە زار و ماڵ بە ماڵ و گوند بە گوندی پێکراوە. ئەو حیکایەتەی کە پتر خەڵک باوڕیان پێ بووە و زیاتریش پشتیان پێی بەستاوە و لێی وەشاوەتەوە ئەوەیانە گوایە لە دێر زەمانەوە لەو گوندانەی دەوروبەری ئەشکەوتەکە ژنێک لە هەوڵی عمری لی دەقەومێ و پیاوەکەی بەنیازی ئیشکردن و نان پەیداکردن دەڕوە نەمانجێک و نە ساڵێک و نەدوان مێردەکەی بێ سەر و شوێن دەبێ و ئەو ڕۆیشتنەی ڕۆیی ناگەڕێتەوە ژنەکە کوڕێکی لی دەبێ و بەسەر کوڕەوە دادەنیشێ و بێوەژن کۆشی بۆ دەکە کە لەگەڵ ژنان و کچە جەحێڵانی گوندی بۆ کەنگر و مازوو کوارگ و کاردی دەستنە ئاقار و دەوروبەری ئەشکەوتەکە دیویان لە ڕووبارەکە دەست نوێژی گرتووە لە خۆیان بێ ئاگا دەبن و وەختێ ویستویانە بگەڕێنەوە هەموو جاردیویانە لە نێو ئەشکەوتەکە خەریکی نوێژ و نزا و دەست بەرزکردنەوە و پاڕانەوە بووە خدایە لە تۆ دەپاڕێمەوە تۆ گەورەی و من بچووک و زەلیل و داماو، خۆ ساحێبی و هەموو دنیا لەبەر دەست و لەبەر چاوە، من تەنیا پێشە خۆم دەبینم تۆ خودای منی، گەورەی منی، دەزانی مێردە غەریبەکەم لە کوێیە و لە تۆم دەوێ، بۆم بگێڕەوە. خودایە! ئاه و نوزەم بگاتە حەشر و قوڕشت حەوت تەبەقەی ئاسمان بەزەیت بە بێ کەسی و تەنیایم بێتەوە ڕەحم بە منداڵەکەم بکە باوکیم لە تۆ دەوێتەوە خۆت فەرمووتە لێم بپاڕێنەوە و بە هاناتانەوە دێم بۆ کەیە ئەی خوایە خدای هەردوو ئاسمان خدای دار و بەرد خدای بە شەر و ئەجندان ئەی پادشای بێ میسال هانام هێناوەتە بەر تۆ بەکون فەیەکوونێک هەرچی بتەوێ دەیکەی دەسا قوربانی دار و بەردت بم بە مێردەکەم شاد و شوکرم بکەوە خودایە کەسی بێ کەسان هەر تۆی دەستی داماو و لێقەوماوانی دەست هەر لە تۆ پان دەکەمەوە تۆ حەزرەتی موسات خستەوە بە کۆشی دایکی تۆ لە نەبووەوە دروست دەکەی پیاویشگەکەم بۆ بنێرەوە ئەی خدای ڕەبول عالەمین خدای بێ شەریک و بێمەکان لەبەر خاتری خۆشەویستت کە محەممەدە مستەفاایە خدایە تۆ لەبەر خاتری ئەو پێغەمبەرە نازدارە لە ئادەم خۆش بوویتە دەسە لەبەر خاتری بابە ئادەم و دایکە حەوا خودایە لە ترسی ئەوان کەسان کە ترسی تۆیان لە دڵدایە و بێ ئەمریان نەکردووی باوکی کوڕەکەم بە سەلامەتی بۆ بگێڕیتەوە خدایە لەبەر خاتری ئەسحاب و پیاوچاکانت لەبەر خاتری حەزرەتی عائیشە و فاتیمە لەبەر خاتری شێخ عەبدولقادری گەیلانی شێخ مارفی کانی کەوە چاوم بە باوکی کوڕەکەم ڕۆشن کەوە ئامین ئامین یا ڕب العالمین کردبیە خەڵوەتخانەی خۆی و جێ نەزر و مرازگرتن و پاڕانەوە و داواکردن لە خوددا کە بە مێردەکەی شادکاتەوە هەر جارێک دەپاڕایەوە دەنووزایەوە و دەکروزایەوە وای دەزانی یەکەمین جارەتی ئاه و نووزەی بەخواکەی ڕادەگەیەنێ ئەو هەندە بە جۆش و خرۆش دەنووسکایەوە نەجارێک و نەدوان دەستە خوشکەکانی بەم حاڵ و بەو ڕەنگەوە دیتبیان هەر جارەکە ویستویانە بڕۆنەوە لێکیان پرسیوە کوا لە کوێیە وتویانە لە ئەشکەوتەیە لە پاڕانەوە و مراز گرتنە لە نێو ئەشکەوتە خەریکی نوێژ و پاڕانەوە و مراز خواستنە لە مرازاندایە لە مرازگرتنەوەیە لە مراز خواستنە ڕۆژ بە ڕۆژوای لێهات کە لە یەکتریان دەپرسی لە کوێیە یەکسەر دەیانوت لە ئەشکەوتی مرازانە. بەم جۆرە ناوەکەی لە ئەشکەوتێکی ڕووت و بێ ناونیشان بە ئەشکەوتی مراز ناودێر کرا. ماوەیەکە بەسەر ڕەوانەکردنی کاریلەکە تێپەڕی کردبوو، لەکنە تۆ وابێ کە عومرێکە ڕۆیشتبوو، وا پەرێشان ببووی، هەموو هۆش و عەقڵت بەلای کارەکەوە بوو، بەلای کونەکەی سابیتەکەوە بوو، لەسەر ئاو و ئاگر بووی. دەم نادەم هاوارت دەکرد هۆ تە لێرەم لێرەم خەڵچینە لێرەم تەپەی سمەکانی بزنە شامیەکە لە نێو ئەشکەوت دەهات لە تۆ وابێت ترپەکە لەسەرەوە بۆ دێ دەشڵە ژایت و دەتکردە هات و هاوار و دەنگدان جڵەوی بیر و هۆشت لە دەستدا بوو ئەو هەموو ماوەیە کە لەوێ مابوویتەوە وەکو ئێستا تەنگاو نەبووی لەوەتەی کاریلەکەشت ناردۆتە دەرێ دەڵێی ڕۆحیشت لەگەڵیدا ناردبوو ئەوەندە کەم سەیر و کەم تەحەمول بووی و ڕۆحت چیە بەلاتەوە نەمابوو دەڵێی ئێستا پتر بیر لە خۆت و لە نازدار و لە حاڵی خۆت دەکەیتەوە ئاگات لە دەوروبەر و لە بزنەکەش نەمابوو پەرێشان قیچکەت تەنگ ڕقت لەو باڵندانەش هەڵسابوو کەوا بەسەر سەرتەوە دەفڕین و دێن و دەچن وەکو ئەو کەسانەی کە بەدەم خەوەوە قسە دەکەن و قسە هەڵدەبزڕچێنن یان وەکو ئەو کەسەی بەدەم لەرز و تاوە و ڕێنە دەکا لە پێشە خۆت داب و تەبەرێ دیارە گوندەکەم نغرۆ بووە دیارە خەڵکەکەشی نەماون باوکم دایکم نازدار هاوڕێکانم فەقێکان مەلاکان ڕاوچیەکان ئەجینەیەکیان هەر سەری لێ دەچێشام پێدەچێ بەفرەکە دەوروبەری هەرسی بردووە و گوندەکەی بەبنە خۆداوە و ڕێوبانانی گرتووە و کەسی قورتار نەکردیە ئەی هاوار هەیش ئەی هاوار لە خۆم لە غەریبی و بێکەسی خۆ ئەمن نازانم بەوێ وەختان بە چێن دەرێدا هەر برێم بە جوانی گوندی خۆ یا بەو بۆنانەی ئەمن کردیمە لە نازدارێ وەرن ببینن شەڕی من و گورجی هار ئای لە من وای لە خۆم ئای لە تاریکی ناودری خۆم خۆی دەخزاندە نێو ئەشکەوت و سێبەرێکی شەت و پەتی سەبەتەکەی لەسەر عاردی ئەشکەوتەکە دروست دەکرد. هەستی غەریبایەتیەکە کەمێ بەری دای و بەجێی هێشتی. یا پەرکەم بوو لێی سووکردی یا بای ئەجندان بوو لە کونە لووتەکانتەوە دەرچوو بەری دای و هۆشت هاتەوە و زانیت ئەو هات و هاوار و پەلەقاژەیە دادت نادات و وەکوو لە کودیلەوە بانگ دەیوایە و هیچیشی لێ شین نابێ. هێور و هێمن بوویتەوە و لە بزنەکە نزیک بوویتەوە و دەستت بە نێوچەوان و سەر و پشتیدا دەهێنا و دەبرد وا هەستت دەکرد زیز بوویت و ئاشتت دەکردەوە لەوە دڵنیا بووی کاریلەکە ناگەڕێتەوە و هیچ هەست و خست و قاڕینی نەماوە ئەو ساویستە سەبەتەکە وەکو دەرخۆنە دەرچی کونەکەی گرتبوو ئەو فڕەفڕەش کە دڵت پێی تەنگ دەبوو ڕێشت لە باڵندەکان گرتبوو لاب بی چونکە ئەوانیش حەوانەوەیان لەبەر بڕابوو دەست برد گرێەکەت لە سنگەکە کردەوە سەبەتەکە دەرچی کونەکەی بەردا و باڵندەکانیش دەدوت لەناو تۆڕ و قەفەس بەندکرابوون لە کونەکەوە دیسان بەرەو دنیای دەرێ